واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا ئەو کەما قال عليه سەلات وسلام بەڕێزان سڵاو و ڕەحمەتی خوا بڕژێ بەسەرتانا جمعی پێشوو مقدمەیەکم باس کرد لەسەر مەوضوعی بابەتی ئافرەت لە کۆمەلگای خۆمان لە وڵاتی خۆمان بە تایبەتی دیارە لە هەموو دنیا ئافرەت کێشەکانیان، گرفتەکانیان، مافەکانیان نزیکە لە یەکەوە. ئەمڕۆ وتاری دووهەم لەسەر ئەو بابەتە دەست پێەکەین بە یارمەتی خوا. سەرەتا دەڵێم زۆربوونی تەڵاق، کەمبوونەوەی هاوسەرگیری، تێکچوونی شیرازەی خێزان، خیانەتی زەوجی لە لای ژن و لە لای پیاویشەوە هەردووکیان پەلاماردان و دەستدرێژی کردنە سەر ژنان و تەنانەت مناڵیش بێسەروبەری و کەمبوونەوەی شەرم و ئیحترام لە نێوان گەورە و بچووکدا لە نێوان کوڕ و کچ و باوک و دایکیاندا دەرچوونی بێبەرنامە و سوڕانەوە تا درەنگانێکی شەو دیاردەی خۆ ڕووتکردنەوە و غەریب کەوتنی پۆشتەی و جلوبەرگی شەرعی زۆربوونی مناڵی ناشەرعی و فڕێدانی دەیان دەرد و دیاردەی تر کە ڕۆژانە بە چاو دەیبینن لە چیەوە سەرچاوی گرتووە کێ لە پشت ئەم هێرش و پەلامارە دڕندانەوەیە چارەسەر چییە ئەرکی تاک و خێزان و کۆمەلگا و دەسەڵات چییە؟ بە یارمەتی خوا لەم زنجیرە وتارە تیشکە خەمە سەر ئەم بابەتانە بە ئومێدی چارەسەرکردن و بە ئومێدی ئەوەی بگەینە حلێک بۆ کێشەکانمان بەڕێزان ئافرەت بە تایبەتی ژنی مسلمان لەم چەرخ و زەمانەیە موهیمەکەی زۆر گەورەترە لە زەمانی زوو. ئێوە پیاون دانیشتوون من وتار بۆ ئێوە دە مزگەوتەکەشمان شوێنی ژنی تیا نییە بەڵام ئەمە ئەوە ناگەێنێ مادەم پیاو دانیشتووە باسی ئافرەت باسی ژن نەکەین نەخێر چونکە ژن دایکمانە خوشکمانە کچمانە و هاوسەریشمان هەر ئافرەتە کەواتە ئێمە زۆر پەیوەندیدار و پەیوەستین بە ئافرەتەوە ئێمە ئەگەر بتوانین کێشەکانیان چارەسەر بکەین ئەرکەکانیان جێبەجێ بکەن مافەکانیان وەربگرن کۆمەلگاکەمان کۆمەلگایەکی بەختەوەر و ئاسوودە دەرئەچێ ئەگەر ئەوان لە شیرازە دەرچوون لە سکە ترازان بفرین بۆ ئاسمان هیچمان بە هیچ نابێت بۆیە دەبێ باش گوێ بگرن ئێوەی پیاو ئێوەی گەنج ئێوەی برا ئێوەی مرد ئێوەی کوڕ بۆی ئەم بابەتە بیگەیەنن بە دایک و خوشک و کچ و هاوسەرەکان و ئەوانیش خۆیان لەوانەیە هەندێکیان بیبیسن هەر ئافرەتێک باوەڕی ببێ بە بوونی خوا بە تاکوتەنایی خوا بە خالیقیەتی خوا بە ڕبوبیەت و ئیلئولوهیەتی خوا یەعنی خوا بە بەدیهێنەر و ڕازق بزانێ خوا بە حاکم و فەرمانڕەوا بزانێ هەر ئافرەتێک و باوەڕی بە زیندووبوونەوە ببێ بزانێ قیامەت و زیندووبوونەوە هەیە پێویستە بزانێ هەندێ بنەمای نەگۆڕی شەرعی هەن ئەبێ پابەند بێ پێیانەوە ئێمەی پیاو و ئەوانیش وەکو ئافرەتان. یەکەم، الیقین التام بان المرء مخلوقة لله تعالی مکلفة مأمورە ئەبێ هەموو کەسێک پیاو و ژن دڵنیابێ و متمانەی تەواو لە سەدا سەدی هەبێ کە خوا منی دروست کردووە و هاوسەر و دایک و خوشک و کچەکەمیش دروست کردووە کەواتە ئافرەت مەخلوقی خوایە مادەم خوا دروستی کردووە خوا ئەمری پێ ئەکا ئەوە بکا و ئەوە نەکا ئەوە بخوا و ئەوە نەخوا ئەوە لەبەر بکا و ئەوە لەبەر نەکا ئەلا لەه الخەلق والئەمر کێ خالقە ئەڵڵا کەواتە ئەمر بەدەستی کێی اللە نابێ خوا خالق بێ و ئامیر یەکێکی تر بێ ئەلا له الخلق والامر مادەم خوا خالقی ئەم خەڵکەیە ئەبێ ئەمر و نەهی لای خواوە بێ بۆ ئەم خەڵکە ئەوەی خوا فەرمووی بیکەن ئەوە باشە ئەوەی خوا فەرمی مەیکەن ئەوە خراپە دەیخواجە لە جەلال و ئەفەرمێ ئەبێ کاسب بن کاسبەکەیان حەڵاڵ بێ ئەبێ ژنی ماڵ بن ژنێکی بە ئیدارە بن بۆەوەی ئەو چێش لێنان و تەشی ڕێسانەی بێ بە عیبادەت ئەبێ موەزەفەیەکی ڕێکوپێک بێ بۆ ئەوەی بێ بە عیبادەت ئەبێ بازرگانێکی ساڵح و حەڵاڵ خۆر بێ بۆی ژیانی بێ بە عیبادەت لەگەڵ ئەوەیشا هەندێ نوێژ و ڕۆژ و زەکات و شتێکی کەم عیبادەتی دائیمیمان هەیە ئەمانە وەکو ڕۆن و گاز و بەنزینی سەیارە چۆن دایمە بێ تێیکەی بۆ ئیشەکانی تری پێ جێبەجێ بکەی ئاوەکو ئەوە وایە دووهەم هەموو کەسێک بە تایبەتی ئافرەتان ئەبێ بزانن کە قورئانی پیرۆز، قورئان، و ئەوەی لە پێغەمبەری خواوە ثابت بووە لە سوننەت و لە سیرە، یەعنی سوننەتی پێغەمبەری خوا، ئەوەی کەوا ثابت بووە، دڵنیاین لەوەی کەوا مەوزوع نییە، درۆ نییە، و زەعیفیش نییە، لە پێغەمبەری خواوە گەیشتووە بە ئێمە، لە فەرموودە و ئەفعالی پێغەمبەر لە تەقریراتی پێغەمبەری خوا لەگەڵ قورئانە ئەمە دوو والإجماع کۆدەنگی زانایانی ئیسلام لە درێژایی تاریخا والقیاس المنضبط قیاس هەڵسەنگاندن شتێک ڕوەدا لەم زەمانان نییە لە قورئان و فەرموودا باسی نەکراوە، ئەی کێشین بەوەی کەوا هاوشێوەیەتی و ڕوویاوە لە زەمانی زووە، ئەوە پێڵێن قیاس. ئەمانە لە ژیانی ئافرەتی ئیماندار لەم چەرخەدا ئەمانە بەڵگەی خەیرن ئەبێ حەق لەمانەوە وەربگرێ ئەبێ بەرنامەی ژیانی لەمانە وەربگرێ من بەر لەوەی بە ئافرەتان بەیەوەڵێم لە تەڵقینە فێر بووین تەڵقینی ئەکەین ئیتر واز لەوە بێنە ئەڵێ تەڵقین بیدعەیە و ئەمانە جارێ خۆ ئەکرێ تەڵقین ئەسڵێکی کەمی هەیە ئەسڵێکی کەم کە پێغەمەری خوا هەندێ فەرمایشتی فەرمووە لەسەر قەبر هەندێکی لەگەڵ مردووەکە زۆربەی لەگەڵ زیینوەکان بەڵام من مەبەسم یەک خاڵە ئەڵێن ئەی عەبدی خوا ئێستا دوو مەموری خوایەن پرسیارت لەکەن ئەڵێن کتێبی تۆ چییە؟ بڵێ وەل قورئان و ئیمامی قورئان کتێبی ژیانی منە دەی تو قورئان ئێمە ئیش بە قورئانەکەین ئێمە جل و بەرگمان وەکو قورئانە ئێمە ناوماڵمان وەکو قورئانە ئێمە خواردنمان وەکو قورئانە ئێمە دەرچوونمان وەکو قورئانە ئێمە خۆشویستن و ڕقمان وەکو قورئانە ئیتر چۆن ئەتوانم بڵێم والقرآن و ئیمامی چۆن ئەتوانم بڵێم ئەگەر لە ژیانا تەطبیقی نەکەم لەوێ لاڵ ئەبم بۆم نایە ئەڵێ ها ها لا ئەدری ها ها نازانم ئەوە جوابی ئەوەی کە لێرە لەگەڵ قورآنا ناژی بە عەمەلی ئەبێ پیاو و ژنی مسلمان تەسلیم ببین بە ئەمری خوا لە ڕێگەی قورآانەکەی سنەتی صحیحی پێغەمەرەکەی پاشان ئیجماع و قیاسی منضبیت ئەوانە سەرچاوی وەرگرتنی شریعت و ئەحکامی دینی ئێمەن فلا وربك بە حاکم لە کێشەی بەینیانا دوایی هەر بڕیارێکت دا تەسلیم ببن و لە سینەشیانا کینە و غەرەز بەرامبەر بە بڕیارەکەی خوا و پێغەمبەری خوا نەبێ ئەگینا ئیمان دەرنابا با بڕۆین بۆ لیجنەی فتوا با بڕۆین وەڵا قوربان بە گوێرەی ئەم شایەتانە و ئەم سەنەدە تۆ ناوکەوێت فۆرا دابڕۆ خۆمەلا دنیا کاول نەبوو هەرە ڕۆمەلای حاکم زۆر کەس هەیە واکە یە کاکە لە پێشەوە بڕۆم لە پێشەوە بڵێ من بە قانونێکم مەڵێ با بڕین بۆ لای لیجنەی فتووا و شەرع و دوایی بڵێ کورە دەبڕۆ نابێ وا بڵی دوایی ئەگەر هاتی ئەبێ تەسلیم بی ئەگەر جەنابی مەلا و لیجنەی فتووا قیامەتی خۆیان کرد بە قوربانی مانگای کابرا باخی کابرا بانقی کابرا دوکانی کابرا دەی تۆش وازی لێ بێنە با تۆشم زەرەرە بکەیت ئەبێ دڵنیابین بەتەواوی ئەم دینە کۆتا دینە بۆ بەشەریەت ئەم ئیسلامە دینێکی تر نییە لە دوای ئەم دینە نە مەسیحیەت نە یەهودیەت نە زەردەشتیەت نە بوزیەت نە قەومیەت نەئوممیەت شتێکی تر نیە ناوی دین بێ بێجگە ئەم ئیسلامە بۆ ئینسان بۆ ئادەمیزاد بەتایبەتی بۆ تۆ کە خۆو بە مسوڵمان ئەزانی ئەمە کۆتا دینە هاتۆ بۆ کۆتا پێغەمبەر بە کۆتا کتابە کە قورئانی پیرۆزە وأنه الحق الذي لا يسع أحد غيره بێجگا لەم ئیسلامە لەم قورئانە ئەو خوا کە خۆری دروست کردووە ئەم خوا ئەم دینەی داناوە ئەو خوا ئۆکسجینی دروست کردووە ئەم خوا ئەم دینەی داناوە ئەو خوا کە زەوی ئەسوڕێنێتەوە بە دەوری خۆرا خۆر و زەوی ئەسوڕێنتەوە لە ڕێگەی کاکێشانە ئەو خوای ئەم دینەی داناوە ئەلا یعلم و من خەلق ئایا ئەوەی دروستی کردوین زانیوێتی چاومان بۆ دروستکە نازانێت دینمان بۆ دابنێ ئەندامەکانیان بەوە خەڵەتێنن گێ لە پیاوان بەوە خەڵەتێن گێ لە پیاو گێ لە ژن وەکو ڕەوک شوێنیانەکەون ئەیان دەر بە هەموو دار و بەردێکە دوایش سەری لە هیچۆ دەرەچێ وەختی ئەمرێ خەبەری بێت و کورە خۆمە هیچ نەبوو ئەم کابرا دەم بازەوە خۆی لەخوا لە من کرد بوو بەخوا حوکمی جاهیلیەت یانی ئەوەی لە غەیری بەرنامەی خوا بێ ئەوەی خوا قبوڵی نەبێ ئەوەی شەریعەتی خوا نەیگرێتەوە تۆ خۆش بێ و ترش بێ ئەگەڕێتەوە بۆ یەکێک لەو بەرنامانەی کەوا لە تولی تایری خابوون و مرۆڤایەتیان مانوو کردووە و شەکەتیان کردووە و داریان داوە بە ڕۆحیا خاڵی چوارەم وە ژنە سەحابیەکان لە ژیانی خۆیانا ئەم ئیسلامەیان بە حرف و پیتەوە تەزبیق کرد بۆیە بەختەوەری دنیا و قیامەتیان بردەوە بۆیە ئافرەتی ئیماندار پێویستە چاو لەوانە بکە ڕێگەی ئەوانە هەڵبگرێ بە دوای ئەوانە بڕوە ئەگەر شتێکیش لەوەی کە تازە داهاتووە لەم بابەتانەی کە تازەن ئەوا ئەبێ ئاگامان لێ بێ و ئەبێ بزانین ئەبێ پرسیار بکەین لە ئەهلی ذکر لە ئەهلی ذکر بزانین ئەم شتە باشی زۆرە یا خراپی دروستە بەکارهێنان یا دروست نییە ئەوەی کە تازەیە ئەو کاتە ئەهلی ذیکر ڕێگەمان بۆ دانێن ئەڵێن ئەوەی باشە ئەوەی خراپە ئاوا بەکاری بێنی دروستە ئاوا بەکاری بێنی دروست نییە پرسیارت کرد لە زانا وتی ئەوە خراپە ئەبێ زانا بێ گیان ئەبێ هەڵی بژێری ئەو عالمە چۆن ئەگەڕێی بە دیار بە دوای دکتۆری ناوازە و هەڵکەوتووە لێرە لە تاران لە هیندستان لە ئەردەن لە ئاسمان لە زەوی ئاوای ژەبێ بگەڕی بە دوای مەلای عالم وردبین شەرعزان خواناس نەکەر کەسێ پەڕۆی سپی بەسەر و پرسیاری لێ بکەی کە پرسیاریشی لێ کرد ئەبێ لە گوێی بکەی ئەو کاتە ئەبێ لە گوێی بکەی ئەگەر کەسی دەست نەکە و پرسیاری لێ بکەی پرسیار لە دڵی خۆت بکە ئیسەفتی قەلبک پێغەمەری خوا فەرمی پرسیار لە دڵی خۆ بکە بڵێ ئەرێ ئەم شتە باشە یا خراپە ئیسەفتی قەلبک بەخوا هەموو کەسێک هەموو کەسێک ئەزانێ دانیشە لەبەر چاو و جوان ئەیکڕێنێتۆ سمێڵی ئەسڕێ و ئینجا ئەڕوا وتی بەڵێ وتم بەڵام ژنەکە ماسەکەی داناوە یا گۆشتەکە و هێناوە تۆ لە هەیوانەکە داوناوە بیرتان چووە پیاکاو ئەی فڕێنێ حەوت کۆڵانەگەڕێ ئینجا ئەگەر بۆی بخورێ ئەم پشیلە کێ پێی وت خۆ فشارۆ فراند برد و ئەمە دەرکە خوا لە هەموو جیا لە هەموو کەسێکە ئەمەی داناوە ئەزانی حەڵال کامێ و حەرام کامێ خاڵێکی تر ئەم بەرنامەدانراوانەی مرۆڤ هەرچەند شوێنکەوتانی بیڕازێنەوە و میکیاجی بۆ بکەن بە شەهوەت و بە شوبهە ئەمانە هەموو تەنیان بە ئیسلام هەڵچنیوە ململانەی دینی خواکەن نابێ لە دڵی مسلمان و ئیماندارێکە خۆشویستنی خوا و دینی خوا لەگەڵ خۆشویستنی ئەو بەرنامە دانراوانە و خاوەنەکانیان ناکۆ نابێتەوە ما جعل اللە لرجل فی قلبه فی جوفه من قلبین خوا دوو دڵی نەداوە بە کەس یەک دڵی داوە ئەم دڵەش ئەبێ یەک نەوعی تیا بێ نابێ دوانی تا بێ حەز لە قەیسێکە یا لە فاسۆلیا وتی قەیسۆلیا هەردووکیان ناکرێ حەزی لە کوفرە یا لە ئیمان یەکێکیان هەڵبژێرە حەزی لە خوایە یا لە بت یەکیان هەڵبژێرە ناکرێ بڵێ ئەمیش و ئەویش نایان کرێ بە یەکۆ خاڵێکی تر ئەبێ دڵنیابین ئەوەی خوا دای ناوە بۆ ئافرەت ئەوەی خوا دیاری کردووە بۆ ئافرەت ئەوە قیممە و لوتکەی عەدالەت و ئیحسانە. لە هەندێ شوێنا خوا ئافرەتی یەکسان کردووە لەگەڵ پیاوە. لە هەندێ شوێنا خوا پیاوی بەرز کردووەتەوە بەسەر ئافرەتا. لە هەندێ شوێنا ئافرەتی بەرز کردووەتەوە بەسەر پیاوە. لەو شوێنانەی کەوا مساواتیایە باشە، و هاوبەشن، ئاینی پیرۆزی ئیسلام ژن و پیاوی هاوشان کردووە لەو شوێنانەی کەوا ئیستعدادات و دروستبوونی هەر یەکێکیان هەڵدەگرێ جیاوازی لە بەینیانا دروست کردووە ئێستا شەو و ڕۆژ بانگەشەی یەکسانی دەکرێ یەکسانی ژن و پیاو یەکسانی نێر و مێ یەکسانی ژن و پیاو یەکسانی نێر و مێ ئاخر عەزیزەکەم تۆ لە داخی ئیسلام ئەم هەموو قاڵە مەکە هەر خۆ بکوژی ناتوانانی یەکسانیان کەی ناتوانانی لە هەموو شتێکە ناتوانانی یەکسانیان کەی ئادێ وەرە وەرە دی ئێن ئەی ژن بگۆڕە. هەر هەر لە دی ئێن ئەیەکەیە ئافرەت حەزی لە قسەکردن زۆرترە لە پیاو. ئافرە دەتوانێت لە یەک کاتا دوو ئیشکا یەک پیاو نییە لە کاتێکا بتوانێت دوو ئیشکا و سەرکەوتوو بێت هەردووکیانە ئەمە قسەی من نییە ئەمە علمە علم لەبەر ئەوە ئەینجا لە ڕووی خیلقەت و ئەوانەشۆ لە ڕووی وەزیفەی پیا و ژنێتی وە ئەمانە بەس بڵێ هەردووکیانە توان پاچە کۆڵە بکەن ئەشەدوو بلا ڕاستەکەی هەردووکیان توان مەڕ بلەوە ڕێن ئەرەوەڵا ڕاستەکەی دووکانداری بکەن شەو بلا ڕاستەکەی ئەتوانن نازانم چی دروستکەن ئەم قسانە باشە بەس ئەوەی بڵێ ئەبێ ژن و پیا و فەرقیان نەبێ ئەوە دوژمنی پیاویشە و هی ژنیشە ئەی باش ئەگەر فەرقیان نییە بۆ خوا دوو نەوعی دروست کردووە ئەی ئەم دوو حیزبە بۆ دوو ناویانەیە ئەی بۆ نیانکەی بە یەک حیزب و یەک مۆریان لێ بدەی بڵێ تر ئەو ناوە کۆنانە لابن إن الله يأمر بالعدل والإحسان خوا أمري كردوا بعدل دات پروری بإحسان ئیحسان بریتییە لەوەی کەوا هەر ئیشێک لە قیممەی تەواویا بیکەی وا بیکەی وابزانی خوا ئەبینی ئەگەر تۆ ئەو نابینی ئەو تۆ ئەبینێ ئەبێ دڵنیابین ئەوەی لە زەمانی پێغەممەرا دین نەبووە ئیمڕۆژ نابێ بە دین ئەوەی زەمانی پێغەممەر دین نەبووە نەکراوە خوا ڕێگەی نەداوە پێغەمبەر ڕێگەی نەداوە ئیمڕۆیش نابێ بکرێ و نابێ مسوڵمان بیکا هەشتم ئەبێ دڵنیابین لەوەی خەیر و شەڕ لەوێ ئیتر ململانێکە تەواوە بێ فەریق فی الجنە و فەریق فی السعیر ئەبێ ئافرەتی ئیماندار لەم مەعرەکەیەدا لەم جەنگەدا کەوا هەڵگیرساوە پێویستە بەرامبەر بە دوژمنانی خوا بوەستێ ڕێگە نەدۆزنەوە لە ڕێی ئەوەوە بدرێ لە خوا لە دینی خوا لە شەریعەتی خوا و فەساد لە ناو کۆمەڵگەیا بڵاو بکرێتەوە. خاڵێکی تر مانا لە المەرأة من ظلم واستبداد قديما وحديثا ئەو زڵمەی لە ئافرەتان نەکرێ لە ژنا نەکرێ لە درێژایی مێژووا کراوە یا ئێستا ئەکرێ ئیسلام لێی بەریە پشتگیری ناکا لاری پیاوە زوڵمی کۆمەڵگایە زوڵمی دەسەڵاتە خوای گەورە نایەوێ ڕازی نییە پێی و ئینکاریەکە و پشتی ئافرە دەگرێ و ئەگەر زوڵم دروست بواە پیاو لە ژنی بکردایە پێغەمەری خوا زوڵمێکی ئەکرد دارێکی ئەدا لە ژنێ قسەیەکی ئەوت بە ئافرەتێ هاوسەرەکان و بۆ ئەوەی کەوا زیاتر لەمە نەبنە داشی دامە و تۆپی یاریگا یاریان پێ بکرێ نەک نەبنە بووکەڵە دیعایەیان پێ بکرێت لە کۆمپانیاکانە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە یا ڕەبی خوایە نەخۆشەکان شیفا بدەی یا ڕەبی خوایە نەخۆشەکان شیفا بدەی یا ڕەبی خوایە نەخۆشەکان شیفا بدەی یا ڕەبی خوایە لە مردووەکانمان خۆش ببی ئیسلاحی حاڵی زینوەکانمان بکەی